سڵاو و ڕەحمەت و بەرەکاتی خوا بڕژێ بەسەرتانا، لە خوای میهرەبان داوا ئەکەم هەموو لایەکمان ببەخشێ و عاقیبەت خێرمان بکا. بەڕێزان وتاری ئەمڕۆ جومعە باسی یادی کارەساتی کیمیابارانی هەڵەبجە لە بیست و نۆهەمین ساڵی ئەو کارەساتەدا بابەتی وتارەکەم دەبێ تیشکێ ئەخەمە سەر گرفت و دەردەکانی هەڵەبجە و هۆکارەکانی، بەڵام پێش ئەوە دەڵێم بە خۆم و بە ئێوە بەهار و نەورۆز نزیک بوونەتەوە، لەم بەهارەدا وریا بن پارێزگاری باخ و بێستانی جووتیار و باخەوانەکان بکەن، داریان مەشکێنن، دیواریان مەڕوخێنن و محاوەلە بکەن ئاگر مەکەنەوە بە شتێک کەوا ژینگە پیس دەکا و زیادەڕەوی و ئیسراف مەکەن و بێ ئەمری خوا مەکەن لە دەرچوونتانا حەرام نییە لە بەهار و نەورۆزا بچیتە دەرەوە بۆ دەشت و دەر لەگەڵ ماڵ و مناڵت بە مەرجێ سنووری خوا نەبەزێنی ئەرکەکانت جێبەجێ بکەی زیادەڕەوی نەکەی. ئەوە داوای سەرەتاییم. بابەتەکە نووسینەوەیەکە خۆم نووسیومە و قسەی خۆمە و قسەی دڵمە و لەوانەیە قسەی دڵی ئێوەش بێ، بۆیە هەر دەیخوێنمەوە دەقاودەق. بۆ هەڵەبجە پاش بیست و نۆ ساڵ لە کیمیابارانکردنی، شارێک پڕ لە جوانی و خۆشی، شارێک پڕ لە ئەدەب و ئەدیب، شارێک پڕ لە زانا و مزگەوت و موسڵمان و پێکەوە ژیان، شارێک پڕ لە مێژووی سەروەری و خزمەت بە مرۆڤایەتی، شارێک پڕ لە مرۆڤی ورە بەرز و کۆڵنەدەر، شارێک پڕ لە گوڵ و گوێز و هەنار و هەنجیر و هەڵوژە و توو و ترێ و قۆخ و قەیسی و قەزوان، شارێک پڕ لە کانی و کارێز و سەیرانگا، شارێک پڕ لە مەرگەسات و مەراق و مەینەت و مەزڵومیەت، شارێک پڕ لە ڕۆشنبیر و بەگزادە و شێخ و سادات، شارێک پڕ لە گۆرانیبێژ و شمشاڵژەن و هونەرمەند، شارێک لە کەنار و سەرپەڕدا لە دامێنی کۆمەڵە شاخێکدا، بەڵام کوێخا و دەمڕاسی وڵاتێک لە شلێرەوە تا قزڵەبات و خانەقین. کۆنترین قەزای عێراق، شارێکی فرەکەس و لە هەمان کاتا بێکەس، شارێک پڕ لە چایخانە و کەبابخانە و چێشتخانە و قوتابخانە و کتێبخانە و سەرتاشخانە و حەمام و خان و مزگەر و جۆڵا و ئاسنگەر و کوورەچی و وێنەگر و دارتاش و حەماڵ و بەقاڵ و ئەسپ و عارەبانە و دارفرۆش و بەردفرۆش و خەڵوزفرۆش و بەفرفرۆش و نوقڵفرۆش و ماستفرۆش و نەوتفرۆش و کافرۆش. چێوار شارێک پڕ لە مرۆڤی زیرەک و قسەخۆش، لە ئاوا بارودۆخێک و لە ئاوا وەزعێکدا، لە گەرمەی شەڕی ئێران و عێراقدا کە هەشت ساڵی تەواو، مرۆڤ قڕان بوو لە نێوانیاندا، بەڵام لە کۆتاییدا هێلکەکەیان لە سەری هەڵەبجە و هەڵەبجەییەکانا شکاند و غازی خەردەل و سیانید و کیمیاوییان کرد بەسەر ئەم شارە شیرینەدا، بە بازاڕیدا و بە ناوماڵیدا و بە دەشت و دەوروبەریدا، بە شاخەکانیدا لە ماوەیەکی زۆر کەمدا ئەم شارە کە سەد هەزار مرۆڤی تیا دەژیا، بوو بە گۆڕستان، بوو بە شاری نابینایان، بوو بە شێتخانە، بوو بە دۆزەخ، پێست و قژ و دەست و دەم و چاو و سنگ و سک و پێی زۆرینەی خەڵکەکەی سووتاند. مرۆڤ و مەڕ و مار و مێروو، باڵندە و باخ و بێستان پێکەوە بوون بە قەقنەس. سەربازی بەعس و ئەمن و ئیستیخبارات و جاش و جەیش و شەعبی پاسدار و سوپای ئێران و ئیتڵاعات، پێشمەرگە و کادری حیزبەکان هەمووی تێکەڵ بوون. کیمیاباران ئەوانیشی گرتەوە، مەگەر ئەوانەیان بە هۆی قیناعەوە دەربازیان بووبێ. زۆرن ئەوانەی کیمیاویان کرد بە هەڵەبجەدا بەڵام تەنها ناوی پاڵەوانی فلیمەکە دیارە کە سەدام بوو ئیتر نەخشەساز و تێکست نووس و دەرهێنەر و ئەکتەرەکان هیچیان باسیان ناکرێت و ناویان نابرێت و لەم جەریمە و تاوانە گەورە و دژ بە مرۆڤایەتیەدا وەک بەرزەکی بانان بۆی دەرچوون بگرە ئەمڕۆ خاوەن ماڵن و شین و شەپۆڕ بۆ هەڵەبجە دەکەن، بەڵام ئەگەرچی دڕندەکان بتوانن خۆیان قوتار بکەن لە سزای تاوانەکانیان، دڵنیام دەستی پەروەردگار لە دەستی پەروەردگار قوتاریان نابێت و تەنانەت یەک ئاماژە بە چاو هەر بچووک و گەورەیەک کرابێ و وترابێ تۆمار کراوە، مەلایکەی خوا نووسیویانە. بەڕێزان ئەم شارە و شارنشینەکانی بیست و نۆ ساڵە خەم و خەفەت دەخۆن، فرمێسک و تەنگەنەفەسی و لەشخوران و کوێربوون و مردنی سارد و بێدەنگ ساڵانە کۆمەڵێک بەڵێنی ناقۆڵا بە خەڵکی ئەم شارە دەدەن، بیست و نۆ ساڵە برینی قوڵمان دەکولێنەوە و خوێیەکی زۆری پێوە دەکەن و سەری دەنێنەوە تا چواردە و پانزە و شانزەی سێیەکی تر، من دەمەوێت بە ئێوە بڵێم دەردی ئەم شارە ئەمانەیە، یەکەم ململانێی حیزبایەتی، دووهەم نیازخراپی، سێهەم لێنەزانین، چوارەم درۆ، پێنجەم دزی و گەندەڵی. ئەم پێنج سەبەبە هۆکاری ئەوەن هەڵەبجە بە وێرانی بمێنێتەوە، هەڵەبجەییەکان و کیمیاوی لێدراوەکان بە نەخۆشی و تەنگە نەفەسی بمێننەوە و هیچێک نەکرێ بۆ ئەم شارە ناویان نا پارێزگا شەڵا ببوایە بە ناحیە بەڵام خزمەتیان بکردایە شەڵا لە قەزاوە بچوکیان بکردایەتەوە بەڵام خزمەتی بکرایە نەک ناوی زل و دێی وێران. دەرمانی ئەم دەردانە نەهێشتن و قەڵاچۆکردن و ڕیشەکەنکردنیانە. خاڵی یەکەم، لە هەموو دنیادا ململانێی حیزبایەتی، لە هەموو دنیادا حیزب بۆ خزمەتکردن دروست دەبێت و منافەسەیان لە خزمەتکردنایە بۆ هاوڵاتیانیان تا جارێکی تر ببنەوە جێگای متمانەی دەنگدەرانیان. لە فەرەنسا، لە بەریتانیا، لە ئەمریکا، لە ئیسرائیل، لە ئەڵمانیا، لە شوێنانی دنیا حیزب هەیە، بەڵام ئەم حیزبانە مونافەسە لەسەر خزمەت دەکەن، کێ زۆرتر پێشکەش بەو خەڵکە ئەکا، بەو وڵاتە و بەو شارە ئەکا، ئەوە ئیشیانە، شەڕ ئاربیجی ناکەن، شەڕ دەبابە ناکەن. شەڕەپەڕۆ ناکەن خزمەت ئەکەن دوایی گەل عەقڵی هەیە و چاوی هەیە و هەڵدەبژێرێ و دیاری ئەکا بۆی تازە ئەکاتەوە یا فتی ئەکا و دەری ئەکا ئەی لێرە بەڵام لێرە ململانێی نێوان حیزبەکان بۆ سفرکردنەوەی یەکترە و خێر بۆ خێر و بێریشیان بۆ ئەندامە زمان لووس و لێزانەکانیانە، ئیتر نیشتمان و گەل مانایەکی مانگایەکی شیرایە و دەیدۆشن و دەیفرۆشن، بەڵام بەداخەوە خەڵکی ئەم هەرێمە، دەرس و پەند وەرناگرێت و خۆشباوەڕە و زوو شتی لە بیرەچێتەوە. خاڵی دووهەم، نیازخراپی. نیازخراپی من ڕەمڵ لێ نادەم و قاوە ناگرمەوە، بەڵام ئەمە تەجروبەی بیست و نۆ ساڵە و گێژ و تەتەڵەی کردار و گوفتاری کاربەدەستانە لەم شارەدا و لەم هەرێمەدا بەرامبەر بە شاری هەڵەبجە و بەرکەوتووانی چەکی کیمیایی و شەهیدان ئەوە حەقیقەتێکە نیازیان پاک نییە لەگەڵ هەڵەبجە نیازیان دروست نییە لەگەڵ هەڵەبجە دڵسۆز نین بۆ هەڵەبجە هەر کەس گۆرانی زۆری بە هەڵەبجە هەوت لە هەموو زیاتر درۆکە گۆرانی ناوێ هەڵەبجە ئیشی ئەوێ هەڵەبجە قسەی ناوێ هەڵەبجە هەتا ئێوارە باسی کەباب بکە بۆ ئینسانێکی برسی تێرەخوا باسی بەفراو بکە بۆ تینوویەک تێرەخوا خەڵکی هەڵەبجە دوێنێ و پار و پێرار دەریان خست بۆ حکوومەتی هەرێم و کاربەدەستان ئێمە قارسین لە ئێوە ئێمە بێزارین لە ئێوە ئێمە ماندوین لە بینینی ئێوە درۆی زۆرتان بۆ کردین دەستان بڕین ماڵتان کاول کردین وتتان ئەیکەین و نەتان کرد بەسەر هەڵەبجەوە کون و قوژبنی دنیا گەڕان بۆیە هەڵەبجەییەکان کەمی لەوێ بوون کەم بەشدار بوون کەم دیار بوون ئەوانەی لە شارەکانەوە هاتبوون خۆیان گۆڕیبوو بۆ حەفلە و بۆ زەماوەن و ڕەسم گرتن ئەوانە بوون لەوێ دیار بوون لە ئاهەنگەکە. لێ نەزانی جاری جاری وا هەیە بابای کاربەدەست نیازی باشە بەڵام لێی نازانێ و ئیشی ئەو نییە بۆیە لە جێی خزمەتکردن زەرەر و زیانی زۆرترە چونکە وەک وتویانە دۆستی گێل لە دوژمنی ژیر خراپترە تۆ دوژمنەکەت ژیر بێ ئەزانێ چۆن مامەڵە دەگەڵا ئەکا بەس دۆستەکەت گێل بێ زەرەری گەورەت بەسەرا ئەهێنێ ماڵت وێران ئەکا بە ناوی دۆستایەتیوە خوا باسی دوو پێغەمبەری بۆ کردووین لە قورئانا کە دەبنە بەرپرس و کارگوزار یەکەم موسا پێغەمبەر حەزرەتی موسا لە ناوبژیوانیەکە لە میسر هەڵدێ و ڕوەکاتە وڵاتی سەبا لەوێ پیاوێکی بەڕێز و ڕیشسپی هەندێک دەڵێن شعای پێغەمبەرە لەو مەملەکەتە ئەبێ پێغەمبەری ئەو شوێنە و دەم ڕاست و گەورەیان ئەبێ ئەم پیاوە دوو کچی ئەبێ لەبەرەوەی کوڕی نییە خۆیشی پیرە کچەکانی مەڕ و ماڵاتەکە دەلەوەڕێن و دەیبەن بۆ دەشت و دەر حەزرەتی موسا سەیرەکە لە کەنار بیر و ئاوێکە خەڵکێکی باز و ئەستوور و ملهوڕ ڕان و مەڕ و گاگەلیان ناوەدەن، دوو زایفە و ئافرەتیش لەو دوورەوە بەری مەڕەکانیان ئەگرن و ئەیانەوێ تێکەڵ و ئامێتە بەوەی ئەمان نەبێ. لێیان ئەپرسێ ما خطبکما؟ ئەوە خێرە ئێوە چین؟ چی ئەکەن؟ بۆ وا وەستاون بەری ئەو مەڕانە ئەگرن؟ قالتا لا نسقی. لا نسقی حتی یصدر الرعاء و ابونا شیخ کبیر وتیان ئێمە ناتوانین مەڕەکانمان ئاو بدەین حەتا هەرچی شوان هەیە لێرە هەمووی ئەڕوا و چۆڵی ئەکەن ئینجا ئێمە ئەگەر بتوانین ئاوی مەڕەکانمان ئەدەین بۆیەش بەلای مەڕەوەین لەبەرئەوەی باوکمان پیر و پەکەوتەیە فسقا لهما خەڵکەکەی دوورخستەوە خەڵکەکەی دوورخستەوە ئاوی مەڕی دوو ئافرەتەکەی دا وەکو بە زمانی حاڵ پێیان بڵێ ئێوە ئەهلی مروئەت نین ئێوە شەهامەت و پیاوەتیتان کەمە ئەو دوو ئافرەتە لە ئێوەن کەسی ئێوەن لەبەرەوەی پیاویان لەگەڵا نییە ئەبێ بکەونە دوای دوا و قڕە دەبڕنە دواوە مەڕەکانی بۆ ئاودان سەری بیرەکە بەردێکی گەورە بوو، ئەڵێن بە چەند کەس ئینجا بەرز کراوەتەوە، لێی نەوی و خستی ئەو لاوە و ئاوی مەڕەکانی بۆ دان و خواحافیزی لێ کردن، چوو لە بن دارێکا دانیشت. موسا پێغەمبەر، قال ربی انی لما انزلت الی من خیر فقیر، خوایە من چاوەڕوانی تۆم، موحتاجی تۆم، هەر خەیرێ لای تۆ بێ بۆ من زۆرە و خۆشە خوایە گیان. ئەمە چاکەیەک بوو یەخەی گرتم، ئەمە گەورەیی تۆیە، ئەگینا من لێوەشایی و ئاوەزایەتی خۆم نییە، سوپاست دەکەم خوایە گیان کە توانیم ئەو کارە خێرە بکەم. کاربەدەست ئەبێ دڵی بە خزمەت خۆش بێ نەک دڵی بە پارە خۆش بێ. خەریک بوو شانی دادابوو ئیسراحەتێ بکا، دەمێکە بەڕێوەیە و برسیەتی و تینوویەتی و ئەیشترسێ. موسا پێغەمبەر، سەلامی خوای لەسەر بێ، یەکێک لە کچەکان دوایەوە ئەچنە ماڵەوە، باوکیان ئەڵێ وە خێر بوو ئیمڕۆ زوو هاتنەوە، ئەڵێن باوە گیان وەڵاهی پیاوێکی غەریب هات مەڕەکانی بۆ ئاو داین، زۆر بە ئەدەب بوو، زۆر بە حەیا بوو، زۆر دیندار بوو، زۆر بە قووەتیش بوو. لە تەفسیر ئاڵێن وتوێتی بە ئافرەتەکە تۆ لە دوامەوە وەرە بەس بڵێ پێم بەلای ڕاستا بڕۆ بەلای چەپا بڕۆ تەبعەن پێغەمبەری خوایە و کەلیم اللهە و نایەوێ نەزەر بکا و سەیری ئەم ئافرەتە بکا خۆ ئەمە ئەمە تەقیە و ئەمە نیفاق نییە پێغەمبەرە پێغەمبەر لەبەرئەوە کە ئەڕۆنە ماڵەوە حەکایەتی خۆی و بەسەرهاتی خۆی و فیرعەون ئەگێڕێتەوە بۆ پیاوەکە ئەڵێ لا تخف نجوت من القوم الظالمین ئیتر نەترسی تۆ ڕزگارت بووە لای ئێمەیت من ئەمەوێ ئینی ئورید ئەن ئونکیحەکە ئیحدە ابنەتەی هاتەینی ئەشمەوێ بوی بە کوڕی ئەم ماڵەیەکێ لەم کچانە و بەمێ تۆ لە فڕاندنی فیرعەون ڕزگاری بێ و ڕێکەوێتە پیا ماڵێکی ئاوا و پیاوێکی نەجیب وا بێ بە توو شۆ و خۆ لەوانەیە کچی شینایەتی هەر مەڕەکانی بۆ بردایە بۆ دەشتەبی لەوە ڕاندایە هەتا خوا ئەمری پێ کرد بگەڕێتەوە ئیسا ڕێ کەوتووە لە نان و ڕۆنی خۆی هەم بوو بە زاوا و هەم بوو بە خاوەنی مەڕ و ماڵات و شیر و ماست و دۆ و هەم خەزوورێکی نەجیب و مەرد لە پاڵیایەتی پێغەمبەری خوا پرسیاریان لێ کرد، موسا کامیانی تەواو کرد، هەشتەکە یا دەکە، فەرمووی، اکملهما، گەورەکەیانی تەواو کرد، یانی دەست ئەڕشوانی کرد، بوو بە خاوەنی ژن و مناڵ. جا من مەبەستم لەم قیسەیە بەس ئەم کەلیمەیە. یەکێک لە کچەکان کە ڕۆشتەوە بۆ ماڵەوە وتی باوکە ئیستەئجیرهو، ئەو پیاوە بکە بە شوان، بە کرێ بیگرە. وتی بۆ؟ تی ان خیر من استاجرت القوی الامین باوکە دوو سیفەتی تیایە بەهێزە ئەمینیشە دایان پاک و دەست پاکیشە وتی بڕۆ بانی کە کە بانی کرد بینی پرسیاری لێکرد سەیرەکە کچەکەی ڕاستەکە بۆیە کچێکی دایە زیاتر دیارە هەر ئەوە بوو کەوتی بە کرێی بگرە و ئەوە بوو کە چوو بە شوێنیا والله اعلم المهم ئەمە بۆ شوانی مەڕ لە کوردستانە پیاوی قەوی و ئەمین زۆر زۆرە ئەم میلەتە زۆر زۆر قەوی و ئەمینی زۆری تایە شەریف و نەجیبی زۆری تایە بەڵام ڕێگە نادرێ قەوی و ئەمینەکان بێنە پێشەوە بیان خەنە کەنارەوە قسەی دووهەم یوسف پێغەمبەر سەلامی خوای لەسەر بێ کاتێ براکانی دەیفرۆشن کاروانەکە دەیبەن بۆ وڵاتی میسر ئەمیش هەر لە میسرە بێ ئاگاتان لێرە بێ لە بازار بە بەندە یەیفرۆشن وەزیرەی کرێت ئەیباتەوە بۆ ماڵە بە ژنەکەی ڵێ ئاگات لێ بێ زڵێخا عاشقی دەبێ دوایی تەڵەی بۆ ئەنێتەوە کە لە گوێی ناکا زیندانی ئەکا چەند ساڵ لە سجن ئەمێنێتەوە ئەهلی سجنەکە هەموو تەربیەکە ڕێک و پێکیان ئەکا سجنەکە پاک ئەکاتەوە دوو پیاوی لەگەڵا بێ لە ژوورەکەی ئەوە خەوە بینن خەوەکانیان بۆ مەعناکە دوایی ئەوانە یەکێکیان بەرە بێ یەکێکیان ئیعدامە کرێ ئینجا پاشا خەوێ بینێ لە خەوی پاشایە حەو مانگای لەڕ حەو مانگای قەڵەوە خۆن حەو گوڵە گەنمی سەوز و حەو گوڵە گەنمی وشک پاشاوتی خەوەکەم بۆ مەعناکەن مل زلەکان، جادووگەرەکان، سیحربازەکان، بخۆربەگەکان هەرچیان کرد و هاتن و چوون نەیانتوانی مەعنای ئەم خەوە دەیان قوربان ئەمە خەوی هەڵەج و بەڵەجە بزانە خواردنی خراپ و خواردووە هیچ نییە پاشاوتی مەعنای خەوەکەم بۆ بکەن لەویا یا کل سبع عجاف یوسف گیان حەو مانگای لەڕ حەو مانگای قەڵەویان ئەخوارد حەو گوڵە گەنمی تەڕ حەو گوڵە گەنمی وشک پێم بڵێ ئەمە چییە ئەم خەوە وتی بڵێ بە پاشا حەو ساڵ هەرزانی و خۆشی و دەغڵدان و زۆرە بێت بەڵام دوای ئەو حەوت ساڵە گرانی دێت لەو حەوت ساڵە زەخیرە بخەن بۆ حەوت ساڵە گرانیەکە دوای ئەوە ساڵی پانزەهەم باران زۆرە بێ بەروبوومی باخات زۆرە بێ پاشاوتی بڕۆن بیێنن هاتنەوە بە دوای وتیان پاشا بانگ تەکەوتی نایم وتیان بۆ نایت وتی من بزانم لەسەر چی لە سجنام شەرەف و کەرامەت موهیمە لەبەربوون بڵێ ئەو ژنانە بۆ دەستی خۆیان بڕی بە پاشا بڵێ پاشا بانگی کردن کی بۆ دەستی خۆتان بڕی وتیان حاشا ولیلا ئەوەی عەیبە بێ لە یوسفمان نەبینی پاکە و پاکداوێنە لە جوانی ئەوا ئێمە سەرسام بووین دەستی خۆمانمان بڕی زڵێخا وتی الان حصحص الحق انا راودت عن نفسي زڵێخا وتی ئەو پیاو بوو من سەرم کردە گیانی ئەو ئەمویست ڕابێرێ لەگەڵما و هاوسەرگیریم لەگەڵا بکە بەڵام نەیکرد پاشا وتی سزای دان زیندانی کردن ئینجا وتی بڕۆن یوسف بێنن یوسف هات ئەوانی بەردا دوایی پاشا وتی یوسف تۆ لای من پایەداری بەڕێزی گەورەی لە قسەی تۆ دەرناچم هەر ڕێگەیەکم بۆ دابنێی من بە قسەی تۆ ئەکەم انک الیوم لدینا مکین امین پیاوێکی غەریب لە زمانی ئەم مەملەکەتە نازانێ بەڵام پاشاکە ژیرە لە بنەماڵەی خۆیان نییە لە ئالوبەید نییە غەریبە غەریب کەنعانییە ئینەکە الیەومە لەدەینا مەکین و ئەمین تۆ پایەداری تۆ بێترس و دەستپاکی چی داواکەی بۆت بکەم دەیپارێزم دز نیم لای نادەم فێڵی تیا ناکەم عەلیم دەیشزانم چۆن خەرجی ئەکەم و بەختی ئەکەم و بەشی ئەکەم دەردی ئێمە ئەمەیە دەردی نەزانی سەر ئەبەین بۆ لای قەساب و گۆشت ئەبەین بۆ لای حەلاق و کتێب ئەبەین بۆ نەخوێنەوار و تفەنگ ئەبەین بۆ ترسنۆک و ئیشەکان ئاوای لێ هاتووە کە لێی هاتووە بەڕێزان دەردێکی گران و کوشندەیە ئیشێ نەزانی و شانی بیتە بەر زۆر خەتەرە بۆیە لێ نەزانین ماڵی ئێمەی کاول کردووە دەردی ئێمەی تیراوی کردووە لێی نازانن نازانن قایمقام بن نازانن مدیر بن نازانن پەروەردە بن نازانن دکتۆر بن نازانن ئەوقاف بن نازانن سیاسی بن نازانن بازرگانی بن نازانن کەوتون بەسەریا کەوتون بەسەریا دەورەیان نەبینیوە نەیان خوێندووە حزب گەورەی کردوون لە دڵی میلەت هەڵنەبژێراون دیاری نەکراون ئەگینا هەرێمێکی پێنج ملیۆنی ئەگەر ببێ بۆ بێ حاڵی بەم جۆرە بێ ئەنا هەڵەبجە بۆ ئەبێ وابێ خاڵی سێم لە دەردەکانی هەڵەبجە درۆکردن و درۆزنی دەردە تیراویەکەی هەڵەبجەیە کە کیمیابارانەکەی لە بیری هەڵەبجەییەکان بردووەتەوە و لە داخی درۆی درۆزنەکانی ئەم بیست و نۆ ساڵە بەشداریی ڕێوڕەسمی یادەکە ناکەین و و یا لە ماڵەوە دادەنیشین یا دەڕۆینە دەروودەشت و لە دوورەوە سەیری هەڵەبجە ئەکەین و دوعا و فاتیحا بۆ شەهیدان و مردووەکانمان ئەنێرین. درۆ! درۆی شاخدار، درۆی پار، درۆی پێرار، درۆی نەوەد و دوو، درۆی دوو هەزار و دوو، درۆی دوو هەزار و دوانزە، درۆی دوو هەزار و پانزە و حەڤدە. درۆ زۆر خەتەرە، درۆ عەیبت لێ نەیە درۆ بکەی، نەتوانی لێی بنەوی، نەزانی پەلاماری بەی زۆر خەتەرە خەڵکینە. دەردی ئێمە نیازخراپی، لێنەزانین، درۆ و درۆزنی پێنجەمینیان جارێ هەر لەسەر درۆکە بەڕێزان کەس زانی و کەسێکە زانی توانی و زانی و توانی درۆ بکە ئیتر ئەگەر خیانەت لە دایکی بکە سەری سوڕ نەمێنێ ئەگەر گەل و نیشتمانی فرۆشت بە دووری مەزانە ئەگەر پاشقولی دا لە برا و دۆستی زۆر ئاسایی بێ لەلات درۆ پیسترین دەردە کابرایەکی نۆتشەیی سێ بە سێ تەڵاقی خواردبوو وتوو مام قسە وتوی ئەگەر درۆ بە بلدۆزەر خۆڵ بەی بەسەریا ناشارێتەوە هەرم لە قوتێکاو سەر دەرەیەنێ درۆ ناشارێتەوە شاردنەوەی نییە. سێهەم دەردی ئێمە دزی و گەندەڵی. پێشینان وتویانە ئەوەی ساحێب ماڵەی زانێ ئەگەر دز بیزانێ هیچ نایەڵێ. ئێستا خاوەن ماڵ بووە بە دز، خاوەن ماڵ بووە بە دز. خاوەن ماڵ گەندەڵە لە ئەوروپاوە ناتووە لە ئیسرائیل و فەرەنساوە ناتووە لە ڕوسیا و لە سینەوە ناتووە بە کوردی قسەیەکە بە کوردی ئەدوێ قەبری باوکی لە گۆڕستانەکانمانایە لەم مەکتەبانە ئەگەر خوێندبێتی بەم شاخانەوە ئەگەر شۆڕشی کردبێ بەڵام دزی و گەندەڵی بە عیب نازانێ دزی بە لۆری، دزی بە تانکەر، بە بۆری، گەندەڵی ئیداری، گەندەڵی سیاسی، ئابووری، سەربازی، کۆمەڵایەتی، ڕۆشنبیری، تەندروستی، ئایینی، پەروەردەی و فێرکردن، گەندەڵی هونەری، گەندەڵی حیزبی، پێم ناڵێن ئەوانەی ئیدارەی ئەم هەرێم و ئەم شارە دەبەن بەڕێوە، سیروان زەهاوی حەی عەلە سەلا لەسەر تەلەفزیۆن ئەڵێ ئێمە ملەتێکی پێنج ملیۆنین بەشی سی ملیۆن دەرمانیان هێناوەتە هەرێمی کوردستان بەشی سی ملیۆن ئینسان دەرمانیان هێناوەتە هەرێمی کوردستان پێم ناڵێن وەزارەتی پەروەردە و فێرکردن چەند ملیۆن دۆلاری دۆڕاندووە لەم بیست و پێنج ساڵەدا بۆ چاپکردنی کتێب و مەنهەجی مەکتەب و قوتابخانە دوایی وەزیرێکی تر لە ئەوروپا دێتەوە ئەڵێەوە بە عمل نایە هی کەنەدا باشە هی هۆڵندا باشە هی سویسرا باشە هی سوید باشە ئەم هەموو کتێب و قەرتاسیە و خەریتە و جەنجاڵە هەمووی بی بەبی قەحاویەکان و فڕی بە کاکە ئەمە حەقلی و تەجروبەیە ئەبێ لەسەر کەروێشک و مشک بکرێ نابێ لەسەر ئینسان بکرێ ناکرێ بەڕێزان پێم ناڵێن مۆڵەتی شۆفێری هۆڵندی و دانیمارکی و سویدی چەند زیانیان لە داهاتی ئەم هەرێمە داوە ئەرێ خەڵکی نەگۆڕینی چەک و جبەخانە و یاسای مەشقی سەربازی مان بە ماڵ و ساڵ بە ساڵ ئەگۆڕێ؟ زوو کورد بەس کەڵەشنکۆفی ڕووسی و سەمینۆف و ئەوانەی هەبوو ئەیستا کەڵەشنکۆف باوی نەما ڕووسیە خاڵۆ ئەمەریکا ڕەیسا بێت سیلاحەکانمان ئەمەریکی بێ ئەبێ هەمەرەکانمان ئەمەریکی بێ ئەبێ هاوەنەکانمان ئەمەریکی بێ ئەبێ تەیارەکانمان ئەمەریکی بێ وەڵا ئەوروپا هات وەڵا و تێبێ بەشی منیشی تابێ وەڵا ئەبێ سویدی و نەرویجی و دانیمارکی و هۆڵندی و سکۆتلەندە و نازانم کێ و کێ و ئەوانە بێ وەڵا ڕووسی هاتۆتە سەرخەت ئەبێ هی ئەویشی تابێ هی سینیشی تابێ ئەو سیلاحانە چی لێیەت ئەو تەیارانە کە یەکی بە یەک بە سەدان ملیۆن وڵاتانی ئیسلامیی کڕن ئەو هەموو سیلاح و جبەغانە بە پارەی کڕن چی لێیە دوای ئەیگۆڕی کێ لێوە مۆبایلی کۆنی نییە کێ لێوە کۆمپیوتەری کۆنیە گەنجەکان بە عەمەلی چییە ئەو کۆنە پارەیەکان نا ئەی ئیشەکەی خۆت یە کرد بەڵێ ئەی بۆ نایەڵن نا ئەوە بازاڕە ئەوە بازاڕە ئێوە ئەزانن خەڵک بە موچەخۆری خەیاڵی موچەخۆری خەیاڵی چی قوڕێکی خەستی بۆ ئەم گەلە گرتەوە تا بینە قاقامان چەقین لادەکانمان چۆڵ بوو باخمان نەما بێستانمان نەما ئاژەڵمان نەما ئێوە زانن ڕقی کۆن چی کرد لەم کوردستانە ڕقی کۆن، ڕقی حیزبی، ڕقی کەسی، ڕقی بنەماڵەیی، ڕقی مەزهەبی، سۆفی، سەلەفی، ئیسلامی، عەلمانی، ئەوە خەریکە شیعە و سوننەیش دێتە بانی، بارەکەمان چلمەنە خەریکە هی ئەوانیش دێتە سەری، خوا پەنامان با لەوەیش. کۆتایی گلەیی و گازندە. لە پارێزگارەکانەوە بیگرە حتا ئەگاتە یەکێک مراقی بێ مامەسا بەڵێ لە خوتبەی جمعا باسێەوە کە ماما بەر نەدەن بەڵێ ئاو بگرنەوە کارەبای زۆر سەر نەکەن بەڵێ مناڵەکانتان بکوتن بەڵێ باسی ئەوە بکە بەڵێ باسی دەستدرێژی دوژمنان کە بەڵێ بەڵام بۆ ئەو کاتەی کەوا نەوت دزەکانیان بۆ هەڵەبجە نەوت دزەکان ئیتر دیکۆری مەلا بە عەمەلی ئەو مەجلیسە نایە دیکۆری ئێمە بە عەمەلی ئەو مەجلیسە نایە تەسەورەکەی یەک مەلای هەڵەبجەیان بانگ نەکردووە یەک مەلا گلەیی دووهەم، ئێوە خەڵکی هەڵەبجە و هەورامان و شارەزوور، ئێوە ئەزانن ئێمە لە هەشتا و حەوت، لە هەشتا و هەشت، لە نەوەد و یەک و کۆڕە و خەڵکی ئەو دیو سنوور، ڕۆژهەڵاتی کوردستان چیان لەگەڵا کردین؟ مەلاکان، ئیمام جومعەکان، ماڵەکان چیان لەگەڵا کردین؟ چۆن خزمەتیان کردین؟ چۆن چاویان سڕین، فرمێسکیان وشک کردینەوە؟ بەڵام ئەم شارە و مەسئولەکانی ئەم شارە هەر نەیانتوانی بۆ جارێ ڕێزێ بگرن لە چوار مەلا لەو دیو سنوور و هەورامان و نەوەک جارێتر لێمان خۆمێ بڵێن مامۆساکان ئێوە لە تەنگانە فریای گەلی ئێمە کەوتن. وەرن با نوێنەرێکیشتان دە دەقیقە وتار بدا بۆ خەڵکی هەڵەبجە لێمان نایە لێمان نایە خەریکین خەڵکی تر ڕازیەکەین لە خۆمان پێکەوە ژیان حتا باسی پێکەوە ژیان نەبوو گورگومێ لە کوردستانە بە یەک و ئاویانە خوار هەتا باسی تەبایی و برایی نەبوو هەموو خەڵک برابوون بە یەکۆ ئێستا ئەم کەلیمانە پەیا بوون ئیتر برا لە برا تیغی لێ ئەسوێ خوای گەورە لە گوناهی من وێ خۆش بێ خوایە لە شەهیدان من خۆش بی خوایە نەخۆش و بریندارەکان شیفا بدەیت خوایە عاقبەتمان خێر بکەی خوایە دڵنەوەی کەس و کاری شەهیدان بکەی خوایە ئەوانەی ئەنفال کران خوای حەقیان پسێنی توشی بەڵا و ئافاتیان بکەی خوایە وەی دزی لەم میلەتە کردوە خوایە بیکەی بە تیراویە لە سکیا لە چاویا لە عەقڵیا یارب العالمین خوایە هەقیان لێ بسێنی خوایە تۆی گەندەڵ و دز و درۆزنەکان ببڕی خوایە لەم جەمە خۆش بی لە باوک و دایکمان لە شەهیدانمان نەخۆشەکانمان شیفا بدەی عاقبەتمان خێر بکەی اقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا